نزیکە ئاسمانەکان لەبەر گەورەیی ئەو خوایە لەلای سەرویانەوە تا خوار درز بەرن و لەت ببن و فریشتە بۆ سوپاسی خوا سبحان اللە ئەکەن و داوای لێبوردنی گوناه و بێفرمانی لێ ئەکەن بۆ هەموو خەڵکی دانیشتووی سەر زەوی بێدارەوە بن خەڵکینە خوا خوایەکی بەخشندە و بەڕەحمە. فریق فی الجنە و فریق فی السعیر هەروەها قورئانێکی عەرەبی زوبانمان وەحی کردووە بۆ تۆ، بۆ ئەوەی خەڵکی مەککە و ئەوانەی لە دەوروبەری مەککە ئەژین بترسێنی لە سزای ڕۆژی قیامەت و بۆ ئەوەی خەڵک لە ڕۆژی کۆکردنەوەیان بۆ لێپرسینەوە بترسێنی کە ڕۆژی قیامەتە و هیچ گومانی تیا نیە جا لەپاش کۆکردنەوە و لێپرسینەوەیان ئەکرێن بە دوو بەشەوە والظالمون ما لهم من ولی ولا نصیر ئەگەر خوا بیویستایە هەموو ئەم خەڵکەی ئەکرد بە یەک ئوممەت یا هەموو موسڵمان یا هەموو کافر بەڵام وای نەویستووە کێی مەیل لێ بێ بەر ڕەحمەتی خۆی ئەخا و هیدایەتی ئەدا و ستەمکارانیش بێ دۆست و یارمەتیدەر لێیان ئەگەڕێ با سزای خوانەپەرستی خۆیان بچێژن. هەر کاروبارێکی دین و دونیا کە ئێوە و کافرەکان تیایا ناکۆک بوون بڕیار تیادانی ئەگەڕێتەوە بۆ خوا ئەو ڕاست و چەوتی تیا لێک ئەکاتەوە ئەو خوایە خوای پەروردگاری منە من لە هەموو شتێکا پشت بەو ئەبەستم و لە هەموو گیرو گرفتێکا بۆ لای ئەو ئەگەڕێمەوە. هاوجووتی نێرو مێی لە خۆتان بۆ دروست کردوون و لە ئاژەڵ و ڕەشەوڵاخ و وڵاخی بەرزە و هەموو چوارپێیەکیش هاوجووتی نێرو مێی بۆ دروست کردوون لەم هاوجووت و نێرو مێ دروست کردنەوە لە خۆتان زۆرتان ئەکات و بڵاوتان ئەکاتەوە بەسەر زەویدا هیچ شتێ وێنەی خوا نیە و خوا خوایەکی شنەوا و بینایە گوێی لە هەرچیەکە بوترێ و چاوی لە هەر شتێکە بکرێ ئەوەی کە وەحیمان کردووە بۆ خۆت و ئەوەی بە ئیبڕاهیم و موسا و عیسامان سپاردبوو لەسەری بڕۆن کە ئەوەتا دینی خوا ڕابگرن و پشتگوێی مەخەن و بەش بەش و کۆمەڵ کۆمەڵ مەبن تیایا و گشت لەسەر یەک ڕێ بڕۆن زۆر گەورە و گرانە لای ئەوانەی هاوبەش بۆ خوا دائەنێن مل بۆ ئەوە کەچ بکەن کە تۆ بانگیان ئەکەی بۆی کە خوا بەیەکدانانە. ئوممەتانی پێغەمبەرانی پێشوو پارچە پارچە و بەش بەش نەبوون پاش ئەوە نەبێ کە زانیاریان لە خواوە بۆ هات کەوا پارچە پارچە بوون و بەش بەش بوون گومڕاهیە لەبەر گومڕاهی و لەڕێ لادانیش لەناو خۆیانا پارچە پارچە و بەش بەش بوون ئەگەر خوای پەروەردگاری تۆیش پێشتر قسەی خۆی نەکردبوایە و بڕیاری نەدابوایە کە سزادانی تاوانباران دوا ئەخا بۆ ڕۆژی قیامەت حوکمی سزادانیان لە نێوانا ئەدرا و هەر لە دنیادا بەربادەکران لا حجة بیننا وبینکم اللە یجمع بیننا وئیلیه المصیر. جا لەبەر ئەوە کە خەڵک بڵاوەیان لێ کردووە و لە ڕێگا لایان داوە، تۆ بانگیان بکەرەوە بۆ دەست گرتن بە پەیامی خواوە و بەردەوام بە لەسەر کاری خۆت وەک فەرمانت پێ دراوە و مەکەوەرە شوێن ئارەزووی نەفسی خەڵکی و بڵێ ئیمانم هێناوە بەوەی کە خوا ناردویەتی خوارەوە لە کتێبی ئاسمانی و فەرمانم پێدراوە کە دادپەروەری بکەم لە نێوانتانا، خوای گەورە پەروەردگاری ئێمەیش و ئێوەیشە و ئێمەیش کردەوەی خۆمانمان هەیە و ئێوەیش کردەوەی خۆتان و هیچ دوژمنایەتی و ناکۆکیەک لە نێوان ئێمە و ئێوەدا نیە خوا لە ڕۆژی قیامەتا پێکەوەمان کۆئەکاتەوە و سەرەنجامی هەموومان هەر بۆلای ئەوە ئەو کەسانەی دەمەدەم ئەکەن لە بارەی خوا و پێغەمبەری خوا و کتێبی خواوە پاش ئەوە کە کاتی خۆی فەرمانەکانی پەسەند کران و وەرگیران و بە گۆ کردنی تەوراتیان گرتە گەردن ئەوانە بەڵگە و دەلیلیان لای خوا بێ قیمەت و هیچ و پوچە و قار و توڕەیی خوایان لەسەرە و سزایەکی گرانیان بۆ هەیە. وَإِنَّ الظَّالِمِینَ لَهُمْ عَذَابٌ أَلِیمٌ. یا خێر ئەم کافرانە چەند هاوبەشێکیان هەیە ئاینێکی وایان بۆ داناون خوا ڕێی پێ نەداوە ئەگەر وتەی هەموو وتەیەک بڕەوەیش نەبوایە کە ئەوەتە خوا سزای تاوانی دونیا ئەخاتە ڕۆژی قیامەت هەر لە دونیادا سزا ئەدران و تۆڵەیان لێ ئەسێنرایەوە و بەڕاستی ستەمکاران سزایەکی سەختیان بۆ هەیە ذلک هو الفضل الکبیر. ئەبینی ستەمکاران بەهۆی ئەو کار و کردەوە خراپانەوە کە لە دونیادا کردویانن لە قیامەتا لەو وەزعە ئەترسن کە تیایان و لە ڕاستیشا سزای ئەو کردەوانەیان دێ بەسەرا ئەوانەیش کە ئیمانیان بووە و کردەوەی چاکیان کردوە لە ناو باخ و باخاتی بەهەشتان چی داوا بکەن لە لایەن خوای خۆیانەوە بۆیان هەیە و لوتف و گەورەیی مەزنیش هەر ئەمەیە. ان اللە غفور شکور. ئەم پاداشەیە کە خوا مژدەی بەخشینی ئەدا بەو بەندانەی کە ئیمانیان هێناوە و کردەوەی چاکیان کردووە لە دونیادا جا تۆ ئەی محمد بە موسڵمانان بڵێ من بەرامبەر بە گەیاندنی ئەم ئاینە و دانی ئەم مژدە خۆشانە داوای هیچ مز و کرێیەکتان لێ ناکەم لەوە بەولاوە کە ئەم نزیکیم لێتانەوەتان لا خۆشەویست بێ و قەدری ڕابگرن بە فەرمانبەرداری خوا و ئەو پەیامەی بۆم هێناون و هەر کەسیش چاکەیەک بکا پاداشتی چاکەکەی بۆ زیادەکەین خوا گوناهبەخش و پاداشتدەرەوەیە. یا خێر ئەڵێن، ئەم پێغەمبەرە درۆی بە زوبانی خواوە هەڵبەستووە، خوا ئەگەر مەیلی لێ بێ دڵت مۆرەکا، خوا شتی بەتاڵ و هیچ و پووچ مەحوەکاتەوە و ڕاست کە قورئانە ئەچەسپێنێ و جێگیری ئەکا بە بڕیاری خۆی و خوا ئاگای لە هەرچییە کە لە ناو سینە و دڵی ئەم خەڵکەدایە. خوا ئەو خوایە باران ئەبارێنێتە خوار بۆ سەر زەوی پاش ئەوەی ئەم خەڵکە بەهۆی بێ بارانیەوە نائومێد ئەبن و ڕەحمەتی خۆی بەسەر زەوی و کشتوکاڵ و باخ و باخات و لەوەڕ و ئادەمیزاد و گیاندارانا بڵاو ئەکاتەوە و هەر ئەو دۆست و سەرپەرشتی ستایش کراوی هەموو جیهانە هەرچیتان تووش ببێ لە دەرد و بەڵا و مەینەت لە شوومی ئەو تاوانانەوەیە بە دەستی خۆتان کردووتانن و لەگەڵ ئەوەیشا لە زۆر لەو تاوانانەتان خۆش ئەبێ کە کردووتانن و لە بەرامبەریا تووشی هیچتان ناکا واتە ئێوە موستەحەقی زیاتریشن لەوەی کە تووشتان ئەبێ و دێتە ڕێتان. وما عند اللە خیر وابقی للذین آمنوا وعلی ربهم یتوکلون ئەوەی دراوە پێتان لە نیعمەت و ڕزق و ڕۆزی هەمووی مایەی ڕابواردنی ژیانی دونیایە و ئەوەیش کە لەلای خوایە کە پاداشتی ڕۆژی قیامەتە لە هەموو خێر و بەرەکەتی دونیا چاکترە و بۆ هەمیشە ئەمێنێتەوە بۆ ئەو کەسانەی کە ئیمانیان بەخوا و بە ئایینەکانی خوا هێناوە و بۆ ئەو کەسانەیش کە ئەگەر ستەمکاران ستەمیان لێکردن لەسەر حەقی خۆیان دێنە دەنگ و لەناو خۆیانا یارمەتی یەکتر ئەدەن تا بەسەر ئەو ستەمکارانەدا زاڵ ئەبن و حەقی خۆیانیان لێ ئەسێننەوە ئەم سێ ئایەتەی ڕابووردن هەر سێ بەسراون بە ئایەتی ژمارە سی و شەشەوە. وتری الظالمین لما رأوا العذاب یقولون هل الی مرد من سبیل. هەر کەسێکیش خوا سەری لێ بشێوێنێ و گومڕای بکا ئەوە پاش ئەوەی خوا نائومێدی کرد هیچ دۆستێکی نییە پشتی پێ ببەستێ و لە ڕۆژی قیامەتا ستەمکاران ئەبینی کە عەزابی خوا بە چاوی خۆیان ئەبینن ئەکەونە هاوار و داد و فوغان و ئەڵێن ئایا ڕێگەیەک هەیە بتوانین لەو ڕێگاوە بگەڕێینەوە بۆ دونیا و ئیتر لەوێ مرۆی چاک و خاوەن باوڕ بین و بێ فرمانی خوا نەکەین؟ وتراهم یعرضون علیها خاشعین من الذل ینظرون من طرف خفی ئەیان بینی پیشانی ئاگری دۆزەخە درێن و لە حاڵێکان لەبەر زەلیلی خۆیان کز و ملکەچن بەلاچاوێک سەیری خەڵکەکەن خاوەن ئیمانەکانیش لەو کات و شوێنەیا ئەڵێن بەڕاستی زیان کردوو ئەوانەن خۆیان و کەس و کاریان لە ڕۆژی قیامەتا لە کیس چووە و ڕەوانەی دۆزەخ ئەگرێن بێدار بنەوە بەڕاستی ستەمکاران لەو دونیا لە عەزابێکی بەردەوامەن. بێن بە دەنگ فرمانی پەروەردگاری خۆتانەوە بەر لەوەی ڕۆژێکی وا بێ گێڕانەوە بۆ دواوەی نەبێ لە لای خواوە کە ڕۆژی قیامەتە و لەو ڕۆژەدا هیچ داڵدە و پەنایەکتان بۆ نییە و هیچ دەرفەتێکی ئینکار کردنی ئەو کردەوانەتان نابێ کە لە دونیادا کردووتانن. ئێمە کاتێ کە ڕەحمەتی خۆمان بە ئینسان ئەچێژین پێی خۆشە بێ و ئەگەر ناڕەحەتیەکیشیان توش ببێ بەهۆی کردەوەی لەوەو پێشی دەستی خۆیانەوە دەس ئەکەن بە ناشکوری کردن بەڕاستی تەبیعەتی ئینسان وایە هەمیشە ئینکاری نیعمەتی خوا ئەکا و لە یادی خۆی ئەباتەوە هەروەها گەیاندمانە لای تۆ فریشتەیە بە فەرمانی خۆمان تۆ بەر لەوە نەت ئەزانی نە کتێب چیە و نە باوەڕ چیە بەڵام ئێمە ئەو وەحیەمان کرد بە ڕووناکیە کە هەر کەسمان خواست لێبوایە لە بەندەکانی خۆمان بەو ڕووناکیە ڕێمان پیشانەدا و تۆیش بەڕاستی خەڵک ڕێ بەدیی ئەکەی بۆ سەر ڕێگەیەکی ڕاست کە ڕێگەی ئیسلامەتیە. ئەربازی کوڕی ساریە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ وتی، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرمووی، هەر کەسێ قورئانی ختم کرد نزایەکی وەرگیراوی هەیە.